دوا هێڕشێکی پەروێز کە بۆ سەر بەڕیتانیا کرابێت و ئاکامێکی سەرکەوتوانەی بەدی هێنابێت لە ساڵی هەزار و شەست و شەش ی زەینی دا بوو بە سەرکردایەتی دۆقی نۆرماندی ولیەمی زاڵ. ئەم سەرکردە بێ باکە بە سوپایەکی چەند هەزار جەنگاوەرەوە لە باکووری فەڕەنساوە توانی بە کەناڵی ئینگلیزی ڕا بپەڕێتەوە و ببێتە تاکە دەسەڵاتدارێک لە سەرانسەری بەڕیتانیادا. ئەم پەلاماردانەی چەندێک سەرکەوتوو بوو لە داگیرکردنی تەختی پاشایی، ئەوەندەیش زیاتر کاریگەر بوو بۆ سەرانسەر مێژووی ئینگلیز بە ڕادەیەک کە ولیەم خۆی لەو باوەڕەدا نەبوو کە بەم شێوەیەی لێ بێت. ولیەم ساڵی هەزار و بیست و حەوت ی زەینی لە شاری ڤالایزی نۆرماندی سەر بە فەڕەنسا بە زۆڵی لە دۆقی نۆرماند ڕۆبەرتی یەکەم هاتووەتە جیهانەوە. لە ساڵی هەزار و سی و پێنج ی زایینیدا ڕۆبەرتی یەکەم بە نیازی حەج چوو بۆ دیدەنی خانەی پیرۆز، هەر کە گەڕایەوە دەستبەجێ مرد، بەڵام پێش ئەوەی بڕوات ڕای سپارد کە ولیەم ببێتە جێنشینی. ولیەم لە تەمەنی هەشت ساڵیدا بووە دۆقی نۆرماندی. لەو تەمەنەیدا زۆر شپرزە و جەنجاڵ بوو بە کاروباری دەوڵەتەوە. بارۆنەکان و دەرەبەگەکان گوێیان نەئەدایە فەرمانەکان، خۆیان زۆر بە گەورەتر دادەنا لەوەی کە ملکەچی پیشان بدەن. لەبەر ئەوە دۆق نشینییەکەی بۆ ماوەیەک ئاژاوە و بەڕەڵایی تێکەوت. بەڵام ویلیەم لەو ساڵانەی ژیانیدا زۆر نگین و بەختدار بوو. هەر بە پانزە ساڵی بووە سوارچاکێکی لێهاتوو. وردە وردە فێری چۆنێتی فەرمانڕانی بوو. هەر لەو دەمەیشدا کەوتە زنجیرە جەنگێکەوە لە دژی باڕۆن و بەگنشینەکان. زۆر بە لێهاتوانە توانی سەرکوتیان بکات و ئەو ناوچانەی، میسن و بریتان، بخاتە ژێر دەسەڵاتی. لە ساڵانی هەزار و چل و دوو ی زەینی هەتا هەزار و شەست و شەش ی زەینیدا، پاشای ئێنگلترا ئەدوارد شا لەو کێشەیە دا بوو کە کێ دابنێت لە جێی خۆی. ولیەم هەر کە ئەمەی بیست بە بیانووی خزمایەتییەوە، دایکی ئەدوارد خوشکی باپیری ویلیەم بوو. هەموو هێز و توانایەکی تەرخان کرد بۆ داواکردنی تاجی پاشایی. ئەوە بوو لە نزیکی ساڵی 1051ی زایینیدا بەڵێنی تەواوی وەرگرت لە ئەدوارد شا کە لە پاش مردنی ببێتە جێنشینی. بەڵام لە لایەکی ترەوە هارۆڵد گۆدوین زاوای ئەدوارد شای بۆ پەیدا بوو کە یەکێک بوو لە لۆردە بەتوانا و ناودارەکانی ئینگلیز. لە ساڵی 1064 ی زەینیدا توانی بە هەر فێڵێک بێت دەستگیری بکات. لەو ماوەیەدا زۆر بە چاکی ڕەفتاری لەگەڵ دەکرد و دڵنەوایی دەکرد تا گەیشتە ئەوەی بەڵێنی تەواو لەویش وەربگرێ کە نەک هەر تەنها داوای تەختی پاشایەتی نەکات، بەڵکو پشتگیریشی بکا بۆ هێنانەدی داواکەی. ئەوە بوو ئەدوارد شا مرد. بەڵام هارۆڵد ناچار کرا بە زۆر کە لەو بەڵێنەی پەشیمان ببێتەوە و ببێتە پاشای بەڕیتانیا. ولیەم لەم کردارە زۆر توڕە بوو. ئاگری جەنگ هەڵی پێچا. بڕیاری دا کە بە هەرچی شێواز و نرخێک بێت تاجی پاشایی بسەنێتەوە. لە ئابی هەزار و شەست و شەش دا، نیرۆیەکی دەریایی ئامادە کرد بۆ هێرش، بەڵام ڕەشەبای سەختی باکوور ئەو هێرشەی دواخست. هەر لە هەمان کاتیشدا پاشای نەرویج هێرشێکی بەڕێ کرد بۆ سەر بەڕیتانیا، بەڵام هارۆڵد شا توانی بەرەنگاری ڕاوەستێت و سوپاکەی ڕاشکێنێت، پاشایش بکوژێت، پاش دوو ڕۆژ بەسەر ئەو سەرکەوتنەی هارۆڵد شادا کەش و ساماڵ خۆش بوو، دەریا هێمن بۆوە، بای باکووریش ئەو گوڕ و تەوژمە سامناکەی نەما. سوپاکانی هارۆڵد شا هێشتا پشوویان نەدابوو، تەواو ماندوو ببوون لە ئاکامی ئەو جەنگەدا دەست بەجێ ویلیەم نیرۆکەی بەڕێ کرد و گەیاندیە ڕۆخەکانی باشوور. لە ساڵی چواردە ی تشرینی یەکەمی هەزار و شەست و شەش ی زایینیدا هەردوو سوپاکە بەرەنگاری یەکتر وەستان. لە کارزاری هستنگزی هەر لە بەرەبەیاندا ڕەمباز و سوارەکانی ولیام توانیان تیپەکانی ئەنگلۆ سەکسۆن ببەزێنن، لە دەمی شەویشدا هارۆڵد شا بکوژن. جارێ خۆ براکەی هەر لە سەرەتای جەنگەکەدا کوژرا. سوپاکە تەواو ڕاشکا و تەفر و تونا بوو، ئیتر توانای ئەوەی نەما کە بەرهەڵستی بکات.